بەرنمەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنمەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مهرەبان سڵاوتان لەبێ هاوڕێیان و گوێبیستانی بەرنامەی نۆژین ئەڵقەیەکی نوێی بەرنامەکەتان پێشکەش دەکەم بە هاوکاری کاک تاریق لەگەڵتان ئەبم. ئێوەش هاوڕێمان بن. مرۆڤ لەو کاتەوەی کە توانای بیرکردنەوەی هەیە لە دوو شت ڕزگاری نەبوو نابێ یەکێک داخی ڕابردووە وکێکی دیکە نیگەرانیە لە داهاتوو نیگەرانی هەستێکە کە ئێمە لە کاتی ئێستا بە بۆنەی شتانێکەوە کە لە داهاتوودا جوڵە ڕادەوەستێنێ یان بە ئاسۆی نەرێنیانە ڕامان دەکێشێ ئەبراهام مازلۆ دەڵێ، نیگەرانی لە داهاتوو ئێمە بە جۆرێک دروست دەکا کە نەتوانین پارێزگاری لە خۆمان بکەین. زۆر کەس هەن دەڵێن، هەمیشە دەڵێن، دڵم زۆر دەترسێ، هەموو شەوێک خەو ناچێتە چاوەکانم، لێدانەکانی دڵم بە پەلەیە، زۆر تووڕە دەبم، لە داهاتوو دەترسم، ئارامیم کەم بۆتەوە. ئەمانە قسانێکن کە کەسی نیگەران هەمیشە دەیانڵێ. یان دەڵێ دەزانم پێویستی زۆرە، مناڵەکان گەورە بوون، پارەی خوێندنیان ڕۆیشتووەتە سەرەوە یان پارەی خوێندنیان پێویستە، کرێی خانوو گران بووە، نرخەکان شۆڕشیان کردووە، یاسا هەموو ڕۆشێ دەگۆڕدرێ، ناوشار قەڕەباڵغ بووە، هەموو ئەمانە دەتوانن بۆ ئێمە ترس دروست بکەن، ئەمەش دەبێتە هۆی ئەوەی کە ئێمە بۆ داهاتوو بەرنامەڕێژی بکەین. یان بە پێچەوانەوە دەبێ ئەو ڕاستیەش بزانین کە هەموو نیگەرانیەک خراپ نییە، لە ڕاستیدا نیگەرانی ئامڕازێکی گرنگە بۆ مانەوەی مرۆڤەکان، بۆ نموونە کەسانێک کە لە بابەتی بژێوی ژیانیانەوە نیگەران دەبن بۆ دابینکردنی هەوڵەدەن و ئەگەری زیندوومانیان زیاترە بەڵام کەسانێک کە لەم بابەتە هیچ نیگەرانیەکیان نابێ پێ چێ لە برساندا بمرن جگە لەمەش نیگەرانیە توانێ بۆ چارەسەرکردنی کێشەکان یارمەتی دەربێ و هەڕەشەکانی ژیان کۆنترۆڵ بکا بۆ نموونە ئەگەر نیگەرانی تەندروستی خۆتان بن کۆمەڵێ گۆڕانکاری پۆزێتیڤ وەکو جگەرە نەکێشان و وەرزشکردن و چەندینی دیکە کە ئەتوان ئەنجامی بدەن ببەنە بواری جێبەجێکردنەوە ئەم کردارانە ئەنجامی نیگەرانی سوودبەخشن، نیگەرانی سوودبەخش بۆ چارەسەرکردنی کێشە ڕاستەقینەکانی ژیان. بۆ نموونە، خواردنی باشتر بۆ بەرگری لە تووشبوون بە نەخۆشییەکان، لە ڕاستیدا توانین بڵێین نیگەرانی سوودبەخش تەرکیز دەکاتە سەر کێشە ڕاستەقینەکان و ڕێگەیەکی ڕوون و ئاشکرا بۆ چارەسەریان دەدۆزێتەوە. کەسێک کە دڵی بە خودا دەسپێرێ دەبێ بزانێ کە هیچ کات نائومێد نابێ، بەڵام بە وتەی ناوداران بە پشتبەستن بە خودا ئەژنۆی وشتر ببەستە، واتە جگە لە پشتبەستن بە خودا خۆشت دەبێ هەوڵ و کۆشش بکەی. دکتۆر وین دایر دەڵێ، کەسێک کە کێشەکان بە ناوی مەرجی سروشتی ژیان قبوڵ دەکەن و مەرجی نەبوونی خۆشحاڵی کێشە نازانن بە هۆشن، واتە کەسانی هۆشیار پێیان وایە کێشە سروشتییە و دەبێ بۆ چارەسەرکردنی کار بکا، بەڵام ئەم قسەشیان قبوڵە کە لەبەر نیگەرانی لە داهاتوو نابێ لە شادییەکانمان گوزەر بکەین، نابێ ئاوا بیر بکەینەوە کە ئەگەر هەر کات ماڵ یان سەیارە بکڕم یان مناڵەکان گەورە بن ئیتر نیگەرانیم نابێ، بەڵام تا ئەو کاتە نە ئێوە حەقی گەیشتن بە ئاواتەکانتان دەبێ حەز بە ئارەزووی شادی و دڵخۆشی بکەن لە نیگەرانیەکانی خۆت دەست بکێشەرەوە و دەبێ ئیفتیخاری ژیانی خۆت ئێستا هەتبێ. کاتێ بە نیگەرانی و دیدی خراپ سەیری داهاتوو بکەن و بیری لێ دەکەنەوە، دیدی نەرێیانە بە خوو دەگرن، یان نەتانبیستووە کە ئەڵێن، ترس دایکی ڕاستییە، ئەگەر زیاد لەو ڕادەیە لە داهاتوو بترسن و نیگەران بن، ئەو ڕووداوە بۆتان ڕووەدا. کەوایە ئێستا چ کارێ بکەین تا نیگەرانی کەم بکەینەوە و ڕزگارمان بێ لێی وەکو مناڵان لە ئێستادا بژین و هەموو هەڵەکانی ڕابردوو نیگەرانەکان لە ناو خاکدا بنێژین و حسابی پارە و هەموو شتێک بۆ سبەی نێدا بنین هەڵبەتە دەبێ پلان بۆ سبەینێ دابنێین. بەڵێ، نیگەران مەبن، کەسێک کە لە داهاتوو دەترسێ تا ڕادەیەک خەریکی گفتوگۆی دەروونییە، چونکە دەیەوێ بە خۆی متمانە بدا یان متمانەی بە خۆی هەبێ کە هیچ شتێکی خراپ ڕوو نادا تا ئەوەی کە حەیب نییە وزەمان لەبەر خاتری هیچ سەرف بکەین. بیرتان بێ کە توانای خۆشبەختیتان هەیە، کەواتە بەبێ هیچ بیرێکی خراپ خۆتان ناڕەحەت مەکەن، ژیانی خۆتان لەبەر خاتری نیگەرانی لەبارەی داهاتوو لەدەست مەدەن. ئیزن مەدەن هەستێکی نەناسراو نیگەرانتان بکا. بەداخەوە، نیگەرانی لە داهاتوو و نەبینینی سۆزی خودایی ڕێگر لە بەردەم ڕۆزی خۆتان. زۆرێک لە خەڵک ژیان بە گران دەبینن، لە حاڵێکدا سەختگرتنی ژیان لە خەڵکی سەختتر دەگرێ. پێغەمبەر، درود و سەلامی خوای لەسەر بێ، فەرموێ، ژیانتان بە ئاسانی بگرن تاوەکو ڕۆزیتان زیاد بێ، داهاتوو چۆن بێ، ئایندە هەر دێت و باشییەکانی خۆیشی هەر دەهێنێ، بەڵام گرنگ ئەوەیە کە ئێمە چاوەڕێی ئەنجامی باش بین. تێکەڵاوی باش ڕۆڵێکی باش و ئارامکردن دەگێڕێ، بە مەرجێک کە ڕازەکانی خۆمان بە شێوەیەکی ڕاستگۆیانە بەیان بکەین، لاپەڕەی خراپی هەواڵەکانی ڕۆژنامە و ڕووداوەکان مەخوێنەوە بۆ ئەوەی نیگەران نەبن، چونکە ئەم هەواڵە ناخۆشانە مرۆڤ نیگەران ئەکەن و دواتریش وا بیرەکەینەوە کە ئەم بەڵایانە بەسەر ئێمەشدا دێن. هەواڵە ناخۆشەکان گوێ پێ مەدەن. لەوانەیە ئەم پێشنیارە بۆ ئێوە پێکەنیندار بێ، بەڵام هەموو هەواڵە ناخۆشەکان لابەن ئەوانە ئێمەیان خۆش ناوێ چونکە ئەمە توێژەرەوەکان وتویانە هەواڵە ناخۆشەکان هەمیشە ئێمە نیگەرانەکەن و هەواڵانێکە دەن کە ژیانمان لێ تاڵەکەن چ بگا بە مێشکی ماندووی ئێمە لەم ڕۆژگارەدا وە هەموو قسەکان باسی شەڕ دەکەن بەڵکو ڕۆژنامەیەک بخوێنەوە کە تا ڕادەیەک تەنها لە سەدا پانزەی باسەکانی سیاسی و ئەوی تریشی کۆمەڵایەتی و زانستی و ئابووری بێ مەگەرەوەی کە ئێوە کەسێکی سیاسی بن بە کورتی یەک مانگ بەم ئامۆژگاریانە گوێ ڕادێرن و بزانن کە چەندە نیگەرانیەکانتان لادەچێ. گۆڕانکاری لە شەوێکدا بەدی نایەت و ئەنجامی کار و تێکۆشانی بەردەوامە. نیگەرانی درێژخایەن و کۆنتڕۆڵنەکراو لە باری جۆربەجۆرەوە کار دەکاتە سەر کەسەکان. لە تێچوو و قازانجەکانی نیگەرانی خۆتان ئاگادار بن، بەر لەوەی بۆ بەدیهێنانی گۆڕان بەڵێن بدەن، دڵنیا بنەوە کە وردبینانە تێچوو و قازانجەکانی نیگەرانی خۆتانتان لێکداوەتەوە. هەرەوکاتەی کە بۆ بەدیهێنانی گۆڕان بڕیارەدەن، بەڵێنتان داوە بۆ تەرخانکردنی کات و هەوڵدان بەپێی پێویست بۆ سەرکەوتنی خۆتان. ئەم بەڵێنە بە واژووکردنی گرێبەستێک دەربڕن کە نیشانەی خواستی ئێوەیە بۆ چارەسەرکردنی نیگەرانییەکانتان. کەسانی نیگەران بڕوایەکی کەمتریان هەیە بە توانایی خۆیان بۆ چارەسەرکردنی کێشەکان و وێڕای هەبوونی توانای خۆدا پێداویان بۆ چارەسەرکردنی کێشەکان زۆر بە دەگمەنیش ئەو توانا خودا پێداویەی خۆیان بەکاردەهێنن. ئەو نیگەرانیانەی کە هەنووکەین و بۆ قبولکردن دەبن دەتوان بە تواناکانی چارەسەرکردنی کێشە چارەسەر بکرێن ڕۆڵی مسۆگەر نەبوون لە ژیانی خۆتاندا قبول بکەن توانای قبولکردنی ببەنە بواری ڕاهێنانەوە و مسۆگەر نەبوون ئەزمون بکەن لە ژیانی خۆتاندا. کاتێ بتوانی ئەوەی کە هەیە بەو شێوەیە ببینی کە هەیە نەک وەک ئەوەی کە ئەبێ ببێ تەنیا ئەو کاتەیە کە لە خەو هەڵساوی ئەو کاتە بڕۆیتە هەر شوێنێک ئەبێتە بەهەشت بۆت. هەمیشە وەک ئاو بە، لەبەرئەوەی هیچ شمشێرێک ناتوانێ برینداری بکا، هیچ بەردێک ناتوانێ پانی بکاتەوە و ئارام ئارام ڕێگەی خۆی دۆزێتەوە بێ ئەوەی ڕێچکەی دەریا لە بیر بکا. ئەڵێن ئەو کەسەی کە ڕوو گرژە تابووتی دڵی خۆی لەسەر دەموچاوی هەڵ ئەگرێ، خوا لە دڵە زیندوو ڕوخسارە کراوەکاندا نیشتەجێیە. مرۆڤ دوای مردن ماڵی نییە مەگەر ئەو ماڵەی بەر لە مردنی دروستی کردبێ. لە ناو تاریکیدا ئەگەر ڕوو بکەیتە دەروونی خۆت خۆرێکی درەوشاوە دۆزیتەوە. گەورەیی نابەخشن بە کەس، ئەبێ بە دەستی بهێنی. هەمیشە کەسێک بکەنە داڵدە کە کەسی نەکردبێتە داڵدە. ئەویش. خودایە. ڕۆشنایی میهرەبانیت ڕۆژ بە ڕۆژ زیاد بکە ئەوەندە کە ڕۆژێک بتوانیت هەمووانی تێدا کۆبکەیتەوە ئەو کاتە خودداش هێندە دوور نابێ دەرگاکانی بەهەشت بە ڕووی ئەوانە داکرێتەوە کە بڕیاریان داوە بچنە ناویەوە لە بیرت نەچێ هەمومان بۆ یەکجار وەستان هەزاران جار کەوتوین کەوایە هیچ نیگەران مەبە هیچ کاتێک بیرت کردوتەوە کاتێک خەڵکی لە پاشمە لە باست دەکەن چ مانایەکی هەیە زۆر ئاسانە واتە تۆ دوو هەنگاو لە پێش ئەوانەوەیت کەوایە برە و بە سەرکەوتنەکانت بدە سەرما بڕستی لێ بڕیبووم. منیش قوتابیەکی سادە بە پاڵتۆیەکی کۆنەوە لە یەکێ لە باشترین شارەکانی ئەوروپا خەریک بوو بە پەلە ڕێم دەکرد تاوەکو بگەمە زانکۆ. سەرلوتم سوور بۆتەوە و فرمێسکی گەرمم کە هەڵقوڵاوی مانگی بەفرانبارە بە ڕوخسارمدا دێتە خوارەوە ئاوێتەی ئاوی لوتم دەبێ. دەسڕێکم لە یەکێ لە گیرفانەکانم دادۆزیەوە و ئاو و فرمێسکم پێ سڕین و خۆمم گەیاندە گەرمای پۆلەکەوە. ئوستادەکەمان خێرا خێرا قسەیکرد بەڵام من خەیاڵم لە جێیەکی دیکە بوو. بەفر دەستی پێکرد و لە پەنجەرەی پۆلەکەوە لێی دە ڕادەمام و بیرەوەریەکانم دەیانبردمەوە سەردەمی مناڵی کاتێک کە بەیانی سەرم لە ژێر لێفەی گەرمەوە دەرەهێنا و لە پەنجەرەوە دەمڕوانی چەند نایاب بوو. تەواوی زەمین و ئاسمان بەرگی سپیان پۆشیبوو. ئەمەش مانای نەچوونەوە بۆ قوتابخانە و خۆ خزانە ژێر لێفە و خەوینی شیرین بوو. وریای ئەوە بووم کە نووکی پەنجەم لە لێفەکەوە دەرنەچێت و لە سەرمادا بتەزێ. بیرەوەرییەکان دەیان بردمەوە دەمی شەڕە بەفر و دەستکێشەکانی، کە لە سەرەتاوە تۆپەڵەکان سووک بوون و هەرچەند زیاتر دەبوون تەڕتر و قورستر دەبوون. ئێستا گەنجێکی تەنها، بێ پارە و بێنەوا، لە ژوورێکی تەنیاییدا ژیان دەکا، بە دەرامەتێکی کەمی سێ سەد یۆرۆیی زانکۆوە دەبێ بژی و بخوێنێ. ئەم مانگە گیرفانم زۆر بەتاڵە، لە هەموو مانگێک خراپترە، زیاتر لە نیوەی پارەی مانگەکەم خەرج کردووە، نازانم ئایا ئێوەش ئەمەتان بەسەر هاتووە کە پاشەکەوتێکتان نەبێت و تەنها پشتبەستووی دەرامەتێکی کەم بن، بەڕاستی ئەمە زۆر ناخۆشە، هەرچەند مایوسخوازگوزارییە کە لێرە، ئەو ئاماژە بەوە دەکات کە لە ئەوروپا هەم بیمەی دەرمان و هەم سەرپەنایەک هەیە بەڵام ئەگەر خەرجیەکی نەخوازراو بەرەوکتان بگرێ ئەوا هەموو شتێک دەشێوێنێ. لەناکاو وەک بڵێی گەرما مێشکی بەستەڵەکی تواندمەوە هاوڕێیەکم کەوتە بیرم، دیارە نەک بۆ قەرزکردنی پارە کە زۆر ڕقم لەم کارەیە بەڵکو بۆ کارکردن لە لای ئەو. ئەو هاوڕێیەکم بوو کە تا ڕادەیەک بارودۆخی وەک خۆم بوو، بەو جیاوازیەی کە مۆڵەتی کارکردنی هەبوو بەڵام من نەمبوو، دەمزانی پێشتر کاری پەرستاری مناڵی کردووە، چووم بۆ لای و ئەو لە قاوەخانەیەک میوانداری لێ کردم. کاتژمێرێکی تەواو منی لە کارکردنی نایاسایی ترساند کە دیار بوو ڕاستی دەکرد. بۆ چەند کاتژمێرێک کارکردن لە هەفتەیەکدا ئەویش ئەگەر دەستکەوێت یا بنە. شایانی ئەوە نییە کە هەموو شتێکی لە پێناودا بخرێتە مەترسییەوە، بۆ ساتێک لە ئەو ڕێستۆرانتەی کە ئەوی لێ بوو هەستی ئەوەم دەکرد کە بەدبەختترین کەسی سەر زەوی منم کە کاتێک سەردانی ئەوم کرد و لەوێ بووم. کاتێ کە هاوڕێکەم هەستا بڕوا وتی ئەمشەو لە باڵوێزخانە نانخواردن ئامادە کەن خۆت بگەیەنەرە ئەوێ و خواحافیزی کرد و ڕۆیشت هەڵبەتە باڵوێزخانەی ئێران ئەو گەنجەی کە بەسەرهاتەکەی خۆی دەگێڕێتەوە گەنجێکی ئێرانیە ساڵانێک پێشتر خانوویەکی گەورەی لە یەکێک لە ناوچە میلەکانی پاریسدا کڕی بوو ئەوی کردبوو بە شوێنی مەراسیمەکان ئەو دەڵێ ڕاستی ئەو شەوە نەڕۆیشتم بەڵام شەوی دواتر سکم بەتاڵ و ماندوو برسی و هەبوونی کارتی میترۆ تووشی دوو دڵیان کردم ڕۆیشتم و هاوکات دڵیشم پێوە نەبوو، نەک لەبەر خاتری مەسەلەی سیاسی یان لەبەر مەسەلەی دیکە کە ڕقم لە خۆم دەبوویەوە تەنها لەبەر نان خواردن بچم بۆ شوێنێک، بەڵام زۆر جار ژیان وا لە مرۆڤەکە هەندێک کاری لێ بۆشێتەوە کە خۆی پێی خۆش نییە بەڵام ناچاریشە ئەنجامی بدا. منیش ناچار بووم. ئەو گەنجە گێڕێتەوە وەڵێ سەرنجام گەیشتمە شوێنی مەبەست بە درێژایی ڕێگا سەدان جار دەمویست بگەڕێمەوە بەڵام نەمتوانی کاتێ گەیشتمە ئەوێ لامپەکانیان کوژاندبوویەوە و شوێنێکم لە نزیک دەرگای چوونە ژوورەوە دۆزیەوە و دانیشتم نازانم بۆچی بەڵام گریان تەنگی پێ هەڵچنی بووم بیانووی زۆرم بۆ گریان پێ بوو بەڵام تاوەکو ئێستا ڕێنەکەوتبوو لە شوێنێک بگریم بێجگە لەوەی بە تەنها بم بەڵام ئەمشەو هەموو شتێک جیاوازی هەبوو. کاتێ کە لەمپەکان داگیرسان زانیم سەر و شێوەی من لە نێوان ئەم هەموو دەستە کەسانەدا زۆر بەرچاوییە. خەریک بوو لە شەرمەزاریدا دەمردم. هەستی ئەوەمە کرد هەموو دەزانن من بۆچی هاتووم. خوانیان ڕازاندەوە و هەموو خەریکی خواردن بوون. من هەرچی زۆرم لە خۆم دەکرد نەمەتوانی وەک ئەوان بخۆم. هەستمە کرد ئەم خواردنە بەشی من نییە و دووبارە گریان گەرووی گرتمەوە. بەبێ ئەوەی کەس پێم بزانێ کشامە دواوە و هاتمە دەرەوە. هەرچەند برسیم بوو بەڵام دڵخۆش بووم. وەک بڵێی کۆڵێکی گران لە شانم داگیرابێ و سەرم بەرەو ئاسمان هەڵبڕی و بۆ ئەو بزەیەکم کرد. ڕێگەی میترۆم گرتەوە بەر. چیتر سەرمام نەبوو. گۆناکانم سپاردە بەفر و هەوڵم دا خۆم لە بیرەوەریی مناڵیدا نقوم بکەم. لە نزیک وێستگەی میترۆوە ئۆتۆمبێلێک لە شەقامەکاندا وەستا. هۆڕینی لێ دا و ئاماژەی کرد. سەرسام و ترساو لە پیادەڕۆیەکەدا وەستام کە دووبارە هۆڕینی لێ دایەوە. خانمێک دابەزی و ڕووبەڕووم هات و وتی، ئێوە خواردنەکەتان بە جێ هێشت؟ وتم، نا سوپاس، ئەمە خواردنی من نەبوو. وتی، چۆن ئەمە خواردنی تۆیە، تەنها تۆ من دەزانم. زەرفێکی دایە دەستم و وتی، دەتەوێ بتگەیەنمە شوێنی خۆت؟ وتم، نا سوپاس، بە میترۆ دەڕۆم. ئاماژەیەکم بۆ وێستگەی میترۆ کرد و وتی، کەواتە بڕۆ بۆ ماڵەوە و خواردنەکەت بخۆ، ئەم خواردنە تەنها بۆ تۆیە. سواری ئۆتۆمبێلەکەی بوو ڕۆیشت. ئەو دەڵێ سەیرێکی ناو زەرفەکەم کرد تەنیا بینیم پاکەتێک و لەناو پاکەتێکدا پێنج سەد یۆرۆ و نامەیەکی تێدابوو دیاربوو نامەکە بە پەلە نووسرابوو کە تێیدا نووسرابوو ساڵانێک لەمەوبەر کاتێ منیش نەمتوانی ئەو خواردنەی کە مافی من نییە بیخۆم پیاوێک زەرفێک خواردن و سێ هەزار فرانک پارەی پێبەخشیم پارەیەک ژیانی گەنجێکی تەنیا و بێنەوای لە غوربەتدا ڕزگار کرد. ئەو پیاوە، داوای لێکردم هەر کاتێ توانیم ئەو پارەیە بدەمەوە بە کەسێکی وەک خۆم، ئەوا توانیومە قەرزەکەی بدەمەوە و بە هیچ جۆرێک قەرزاری نابم. ئەم بەسەرهاتە ساڵی دوو هەزار و سێ ڕووی داوە. نەمویست ناوی پەرجوویەک لەم بەسەرهاتە بنێم، بەڵام سەیرترین و هاوکات جوانترین ڕووداوی ژیانمە تاوەکو ئەمڕۆ. ئەمڕۆش من ئەم قەرزەم داوەتەوە بە یەکێک هاوشێوەی ئەو ڕۆژەی خۆم. ئەمڕۆ بەفر دەبارێ. کەوایە هیچ نیگەران مەبن. ئەوەی بەدەست دەهێنن بژێوییە، ئەوەی کە دەیبەخشن بە کەسانی تر، ژیانە. بەڕێزان ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نۆژین بە پایان گەیشت سوپاسی هاوڕێتیتانەکەم سوپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ